نووسەرەکەی پاشای هاتیوتی خەڵکی سادەی ئێمە وەک چینە ساکارەکانی وڵاتانی تر، خوایەکی زۆریان هەیە بەڵام ئێمە بایەغ نادەینە باوەڕی ئەوان و نە ڕێگەیان لێگرین کە دەست لە باوەڕەکان هەڵبگرن و نەهانیشیانەدەین چونکە باوەڕی ئەوان لە ڕووی سیاسیەوە هیچ سوود و زیانێکی بۆ ئێمە نییە ئێمە هانی لایەنگری و پەرستنی ئەو خۆیانە دەین کە پشگیری لە زۆرداری و تۆقاندنەکەن چونکە بە زۆرداری ئەبێ بەسەر خەڵکیدا فەرمانڕەوای بکەین و بە هەڕەشەکردن بیان ترسێنین بۆ ئەوەی ملکەچمان بن ئەگەر ڕۆژێک ئێمە بۆ خویەکانی زۆرداری و تۆقااندن پەرستگا دروست بکەین ئەو پەرستگایانە لە جمجمەی سەری مرۆڤ دروزەکەین بەڵام ئەگەر تۆ دوای دەرچوونت لەم وڵاتە ئەم قسانە بۆ خەڵکی بگێڕیتەوە کەس باوەڕت پێناکا چونکە هەموو ئەو میللەتانەی کە لێمانەوە دوورن وا ئەزانن کە ئێمە گەلێکی شوانکارە و ئاژەڵدار و هەژارین کە لە شاخەکاندا بە هەژاری ئەژیین و توانای ئاغەیی و فەرمانڕەواییمان بەسەر خەڵکی دانیە. نامەنووسی پاشا لە دوای ئەم قسانە ڕۆشت و دوای ڕۆشتنی ئەو بە مینام وت من لە مانەوەمان لەم وڵاتە تێر بوومە چونکە ئەوەی پێویستم بوو زانیم و لەمەو دوا ئەگەر لێرە و بەتایبەتی لەم شارەدا بمێنینەوە دوور نییە بکوژرێن و ئەگەر بە شێوەیەکی ئاسایی بیان کوشتینایە زۆر ناترسام بەڵام لەم وڵاتە کاتێک کە ئەیانەوێ بیانیەکان بکوژن پێستەکەیان لێ ئەەکەنەوە یان لە شیشیانەدەن لەبەر ئەوە ئەبێ هەرچی زووترە لەم شارە بڕۆین و گیانمان ڕزگار بکەین لە ڕۆژەکانی تر من لەو نەخۆشانەی ئەهاتنە لام بیستم کە هەر کەسێ لە وڵاتی هاتیدا باوەڕێک جگە لە باوەڕی ڕسمی حکوومەت بڵاو بکاتەوە بە تاوانی جادووگەری لە شیشیەدەن بەداخەوە من چەندین جار هەندێشتم وتبوو کە وەک بیر و باوەڕی ڕسمی حکوومەتی هاتی نەبوو لەوانە بوو هەر کاتێک منیان بگرتایە لە شیشیان بدامایە بۆیە بە نەخۆشەکانی خۆمم وت بە تەمان بگەڕێم و لەبەر ئەوەی ئەوان لە دام و دەستگای حکوومەتدا دەسەڵاتیان هەبوو ئیزنی ڕۆشتنیان بۆ وەرگتن و بڕیاردرا کە من بە ڕێگایەکی تایبەتدا بڕۆم و لەوێوە خۆم بگەیەنمە کەناری دەریا. لەگەڵ مینا و کاپتا بەڕێکەوتین و شاری ترسناکی ختۆشە پایتەختی هاتیمان بەجێهێشت کە لە دیوارەکانی ئەو شارە خوێن ئەتکایەوە و چارەنووسی ئایندەی جیهانی تیادا گەڵاڵەئەکرا. لە گەڕانەوەدا بەتەک ئاشەکاندا تێپەڕین کە دیلە کوێرەکان ئەیانسوڕاندەوە و بەتەک هەندێ کەسی تردا ڕەتبووین کە بەشیشیانەوە کردبوون و بۆمان دەرکەوت کە جادووگەر بوونە. دوای گەشتینە کەنار و هەنگاومان نایە بەندەرێک کە لە وڵاتی هاتیدا تاکە بەندەرێک بوو کە بیانیەکان ئەیانتوانی ئازادانە لە ناویدا هات و چۆ بکەن بەڵام مافی ئەویان نەبوو لەو بەندەرەوە بەرە و ناوەوەی وڵات بچن ئەوێ وەکو هەموو بەندەرەکانی تری دنیا خانی گشتی و مەیخانی زۆری تیا بوو لە مەیخانە و ماڵەکانی ئەوێ بەردەوام دەنگی مۆسیقای سریانی ئەهات کەشتیوانەکان و کرێکارانی کەشتیەکان کاتێ ئەهات ناو ئەو بەندەرەوە خۆیان بە بەختەوەرە زانی چونکە خواردەمەنی و خواردنەوە و ژن لەوێ زۆر بوو ئەم جۆرە کەسانە جگە لەو سێشتە هیچی تریان نەویست و لە هەر جێگایەک کە ئەم سیانە هەبواە خۆیان بە بەختیارە زانی ئێمە ماوەیەک لەو بەندەرەدا ماینەوە و هەر کاتێ کەشتیەک بەرەو دورگەی کریت بەڕێکەوت بە مینام ئەوت بەو کەشتیە بڕۆ بەڵام ئەو وەڵامی ئەدایەوە کە ئەم کەشتیە بچووکە و یان ئەیوت لە دەریادا نقمە بێ یان ئەم کەشتیە گەورەیە و لە کەشتیەکانی سووریایە و من ئامادە نیم سواری بم یان ئەیوت کەشتیوانەکە کابرایەکی کەمتەرخەم و ئەترسم لە ڕێگا من بفرۆشێتە کەشتی دزە دەریاییەکان. من لەو بەندەرە دەستم بەکار کرد و نەخۆشەکان هاتنە لام، چونکە ناوبانگی پزیشکە میسریەکان گەشتبووە ئەو بەندەرەش، یەکێک لەو کەسانەی بۆ چارەسەری نەخۆشیەکەی هاتە لام فەرماندەی پاسەوانەکانی بەندەر بوو، ئەو پیاوە بەهۆی هەڵسوکەوتکردن و ڕابواردن لەگەڵ ئەو ژنانەی کە لە بەندەردا لە میوانخانە و ماڵە گشتیەکاندا بوون تووشی نەخۆشیەک ببوو کە من لەکاتی مانەوەم لە سوریا ئەو نەخۆشیەم ناسی بوو شێوەی چارەسەرکردنەکەشی لە پزیشکە سریانیەکان فێربووم فەرماندەی پاسەوانەکانی بەندەر نەیەتوانی لەگەڵ ژناندا کۆ بێتەوە و ئەیوت ئەو ژنم لە شیشدا کە تووشی ئەم نەخۆشی کردم ئەو پیاوە زۆر لە نەخۆشیەکەی خۆی دڵگران بوو چونکە لەو بەندەرەدا نەریت وابوو ئەو ژنانەی لە مەیخانەکان یان خانە گشتیەکاندا کاریان ئەکرد ئەبوایە بە بێکرێ لەگەڵ فەرماندەی پاسەوانەکانی بەندەردا ڕایبواردایە و لەبەر ئەوەی نەیەتوانی سوود لەو ڕابواردنە خۆڕاییە وەربگرێ لەم نەخۆشی دڵگران بوو کاتێک کە من چاکم کردەوە هەستی کرد کە وەکو ڕابردوو لەش ساغیەکەی گێڕاوەتەوە زۆر خۆشحاڵ بوو بە منی وت ئامادەم بە قەدەر ئەندامە نەخۆشەکەی لەشم کە ئێستا چاک بۆتەوە زێڕت بدەمێ و وتم من زێڕی تۆم ناوێت و ئەگەر ئەتەوێ شتێکم بتەیتێ ئەو چێردەی خۆتم بدەیە کە بە قەتەوەیە فەرماندەکە پێکەنی وتی ئەم چێردە بە کەڵکی چیت دێ چونکە نەزێڕە و نەزیویشە بەڵام من ئەمزانی کە ئەو کێردە لەو کانزا سەرسوڕهێنەرە دروست کراوە کە پێی ئەڵێن ئاسن و بەهای لە وڵاتانی دەرەوەی هاتیدا ئەوەندە زۆرە کە ئەو کێردە ئاسنیە دە ئەوەندەی کێشی خۆی زێڕەکە. کاتێک کە لە ختوشە بووم ئەمویست یەکێ لەو کێردانە بکڕم بەڵام بۆم دەرکەوت کە بە بیانیەکانی نافرۆشن و ئەگەر زۆرم لێ بکردنایە لەوانە بوو گومانیان لێم بکردایەوە ویان بزانایە مەبەستێکم هەیە و ئەمەوێت ئەو کانزایە لە هاتی دەربکەم بەڵام ئەم کێردەگران بەهایە بۆ خودی دانیشتوانی هاتی ئەوەندە بە نرخ نەبوو چونکە یانتوانی باسانی کێردی تری وەک ئەوە بکڕنەوە کاتێ فەرماندەی پاسەوانەکان زانی کە بەڕاستی کێردەکەیم ئەوێ لەبەر ئەوەی ئەیزانی بە زووی لە هاتی دەرەچم ڕازی بوو کە بمداتێ و ئەو چێردە ئاسنی ئەوەندە تیژە کە لە چێردی چەخ ماخ باشتر ڕیژە تاشێ و ئەتوانی بەو چێردە ئاسنیە چێردی مس یان زیو ببڕی. لەو بەندەرەدا لە وەڕگەیەکی لێبوو کە دانیشتوانی هاتی گیان لەوێ بەخێوە کرد و گەنجەکان گەمیان بەو گەیانە کرد و لە بەردەمیاندا سەمایانە کرد و شیرینیانە کرد بە پشتیاندا مینا کە ئەو گیانەی بینی زۆر خۆشحاڵ بوو چونکە زانی کاتوانێت لە بەردەمیاندا مەشق بکە کاتێک کە من بۆ یەکەمین جار سەمای مینام لە بەردەم گایەکان دابینی ئەوەندە سرم سوڕما و ترسام کە وەسف ناکرێت چونکە گایەکی لەو جۆرە گیانەی کە لە لەوەڕگەکەدا ڕاگیرابوو لە فیلە کێویەکانی باشووری میسر ترسناکتر بوون چونکە فیل ئەگەر حەقیان بەسەریەوە نەبێت پەلاماری مرۆڤ نادات و ئازاری پێناگەێنێ بەڵام گا ئازارگەێنەرە و هەر ئەوەندە مرۆڤ ببینێت یەکسەر پەلاماری ئەدات و شاخەکانی وەک چێرد و نەیزە تیژن و بێ قۆچ شاخەکانی بە سنگ وسکی مرۆڤ داکات و بەرزیەکاتەوە و ئەی کوتێ بەسەر زەویدا و ئەیداتە بەر لەقە مینا بە کراسێکی تەنکەوە لە بەردەمگایەک دەستی بە سەماکردن کرد و بە لێزانیەکی سەرسوڕهێنەرەوە خۆی لە شاخەکانی ڕزگارە کرد و ئەوەندە خێرا ئەجوڵایەوە کە چاو نەیەتوانی بە دوای جوڵەی سەماکەی بکەوێت و هەندێ جار بێباکی ئەگەیاند ئەو ڕادەیە کە بە یەک بزاوتن خۆی ئەخستە سەر ملی گایەکە و شاخەکانی بەدەزەگرت و قاچی ئەخستە سەرسەری و تەقلەیەکی لێدا و لەسەر پشتی گایەکە دا ئەنیشت و دوایی دا ئەبەزی کاتێ کە سەماکەی مینا تەواوە بوو گەنجەکان دەستکی گوڵیان بە ملیەوە ئەکرد و ئەو کەشتیوانانی لەوێ بوون وتیان ئێمە لە دوورگەی کرێت سەمای بەردەم گایەکانمان بینیوە بەڵام هەرگیز نەمان دیوە یەکێ بەو جور ئەتە و بەو خێرا یە سەما بکە کاتێ کە لە لەوەڕگەکە گەڕینەوە خەمدای گرتم لەبەر ئەوەی ئەمزانی ئەو گایی ئەو لە بەردەمیدا سەماکە دوایی ئەو کچە گەنجە کاتە بەڵاو گێڕی خۆی چونکە مینا بەتەما بوو خۆی بکاتە قوربانی بۆ خویەکەی خۆی و خوای ئەویش گایەک بوو یان لە گا ئەچوو دوای کەشتیەک لە کەشتیەکانی دورگەی کریت هاتە ناو بەندەرەکەوە و ئەو کەشتیە نە گەورە بوو نە بچووک و کەشتیوانەکەی پیاوێکی چاک ئەهاتە بەرچاو مینا وتی من بەم کەشتیە بۆ دورگەی کری دەچم کە خۆم بگەیەنمە خوایەکەم و تۆش دوای ڕۆشتنی من ئەتوانی باشتر خەریکی ژیان و کارەکانت بیت و ئەزانم بەهۆی ڕزگارکردنی من لە بابل زیانێکی زۆرت کرد و دوایش لەبەر ئەوەی نەدەویست من لە هاتی ڕابگری گەڕایتەوە وتم مینا من ناتوانم بێڵم کە تۆ بە تەنیا بچی بۆ دوورگەی کریت میناوتی بۆچی حەزناکەی بە تەنیا بڕۆم ئەگەر لە کەشتیوانەکە ترسی بزانە کە ئەو پیاوێکی چاکە و لە ڕێگا نامفرۆشێتە چەتە دەریاییەکان و من بە سەلامەتی ئەگەمە دوورگەی کریت وتم مینای من ئەزانم کەشتیوانەکە پیاوێکی چاکە و ناتفرۆشێ بەڵام تۆ ئەزانی کە بۆچی ئەمەوێت لەگەڵ تۆدا بێم بۆ کریت و ئەزانی دڵم پێتەوەیە مینا دەستی خسە سەر دەستم و وتی سینۆهە من لە بەسەربردنی ژیان لەگەڵ تۆدا لەزەتم کرد چونکە منت بۆ چەند وڵاتێک برد و گەلانی ئەو وڵاتانت نیشاندام و من بەدیتنی ئەو وڵاتانە وەها سەرگەرم و مەژغول بووم کە وڵاتەکەمم لەبیر چوو لەبەر ئەوە هەر کاتێ کە تۆ ئەدوت بڕۆ بۆ کریت من بە بەهانەیەک سەفەرەکەم دواخست چونکە نەمەویست لە تۆ جیا ببمەوە بەڵام لە دوای ئەوەی لە بەردەم گایەکاندا سەمام کرد هاتەوە یادم کە خواکەم چاوەڕوانی منە کە بڕۆم و خۆمی پێشکەش بکەم و ئەگەر ئەو چاوەڕوانی من نەبوایە بە دڵنیایەوە ئەمامەوە و ژیانی خۆم پێشکەش بە تۆ ئەکرد وتم مینا ئێمە جارێک لەمەڕ ئەم بابەتەوە گفت و گۆمان کرد و من پێم وتی کە وازم لەم مەسلەیە هێناوە و خۆشویستنی تۆم بۆ ئەو شتە نییە کە تۆ بیری لەکەیتەوە بەڵکو من هەز دەکەم کە بوونی تۆ وەک هەناسەکێشان بۆ من پێویستە چونکە ئەو شتەی کە تۆ هەتە ژنەکانی تریش هەیانە و هەر کاتێ پیاوێ داوایان لێ بکا کە ببنە خوشکی ڕازیە بن تووڕێی بەسەر مینادا زاڵ بوو دەستی وشی موتی ئەگەر تۆ حەزت لە ژنی ناومەی خانەکانە بڕۆ کاتەکانت لەگەڵیاندا ببەرە سەر بەڵام ئەوە بزانە کە من ئەوەندە لێت تووڕابم کە لەوانەیە بریندارت بکەم و خوێن بەلەشتدا بهێنمە خوارەوە چونکە من حەزەکەم تۆک من بیت و هەروەها کە من جگە لە تۆ دڵم بە کەسەوە نەبەستووە تۆش دڵبەستەی کەس نەبیت و بزانی کە من لە دوای خویەکەم جگە لە تۆ بیر لە کەسی تر ناکەمەوە وتم خویەکەی تۆ قەدەغای کردووە کە شوبکەی بەڵام هیچ کام لە خواکانی من لەو بارەوە ڕێگەیان لە من نەگرتووە میناوتی بەڵام ئەگەر تۆ ببیتە هاودەمی یەکێکی تر و دوایی بتەوێ دەست بەسەر سەرم دابهێنی بەو شێوەی کە پێم وتی بریندارت دەکەم وتم مینە لەم بارەوە خەیاڵت ئاسوو دەبێت چونکە ئەمە کارێک نییە کە پیاوێکی وەکو من لە ئارەزووی دابێ من یەک جار دڵم بە ژنێکەوە بەست و لە پێناویدا هەموو شتێکم لە کیس چوو تووشی هەژاری هاتم ئەم بابەتە وەها منی لە هاودەمێتی ژنان بێزار کرد کە بەڕاستی حەز ناکەم لەبارەیانەوە بیر بکەمەوە میناوتی من لەبەر ئەوەی ژنم ئەم قسەیەم لەلا ناخۆشە چونکە حەز ناکەم کە پیاوێک بڵێت لە هاودەمێتی کردنی ژنان یان بیر لێکردنەوەیان بێزارم. کاتێک کە شەو داهات و نووسم سیرم کردمینا کە شەوانی ڕابردوو ئەهاتەلام ئەو شەوە نەهاتەوە دەکەمەوە بانگم کردووتم مینا تۆ هەموو شەوێ بە دەنگە ناسکەکەی خۆت منت ئەبردە بەرزاییەکانی ئاسمان ئەی ئەم شەو بۆ بێدەنگی ئایا لەبەر قسەکانی ئەمڕۆ لێم زیز بوویتە میناوتی ناسین و هە من لێت زیز نەبوومە بەڵام ئەم شەو لەشم دڵم ئەوەندە گەرمە کە ئەترسم ئەگەر گوێت لە دەنگم بێ بە گەرمی ئاگری ئەو خەمەی لە دەروونمدایە بتسووتێنم من هەڵسام و چوومە لای و دەستم بە لەشی داهێنا و هەستم کرد تای لێیە و پێم وت مینا وابزانم تۆ نەخۆشی بهێڵە با چارەسەرت بکەم مینا سەرەتا نەیەویست چاکی بکەمەوە و ئەیوت خویەکەم چاکم ئەکاتەوە بەڵام من پێم وت ئەگەرچی خویەکە دەتوانێ تینوێتی و برسێتی چارەسەر بکە کە بەهۆیە و بتانی خواردن و خواردنەوە نەنۆشی بەڵام بەبێ خواردن و خواردنەوە تینوێتی و برسێتی مرۆڤ ناشکێ هەروەها نەخۆشیش ئەبێ دەرمانی پزیشک بەکار بێنێ تا نەخۆشیەکەی چاک بێتەوە مینا ڕازی بوو دەرمانی بدەمێ و دەرمانێکی هێورکەرەوەم دەرخواردا و وتم ئێستا بن و چونکە لە دوای خواردنی ئەم دەرمانە ئەبێ بنووی بۆ ئەوەی نەخۆشیەکەت لەناو بچێ مینا نووست بەڵام من تا بەیانی بە دیارەوە بەخەبەر مامە و کاتی بەرەبەیان بۆ نووسن چوومە ژوورەکەی خۆمەوە نەخۆشیەکەی مینا درێژەی نەکێشا و چاک بوو هەتا گەشتینە ئەو ڕۆژەی کە بڕیارماندا بوو بە کەشتی بۆ دوورگەی کرێت بڕۆین بە کاپتاموت کەلوپەلی سەفەر ئامادە بکە بۆ ئەوەی سواری کەشتی بین و بچین بۆ دوورگەی کرێت کە نیشتیمانی مینایە کاپتاوتی من پێشببینیمە کرد کە بەهۆی بوونی ئەم کچە تۆ ئەمبەیتە ناو کەشتیەوە لە کاتێکدا کە بە منت وت جارێکی تر سواری کەشتی نابین و من ئەبێت لەبەر ئەم بەدبختیە کراسەکەی خۆم بدڕێنم بەڵام نایدڕێنم چونکە دوایی ناچار ئەبم بیدورمەوە هەروەها ناشگریم چونکە ترسم تاکە چاوەکەم لە کیس بدەم و تەنها یەکشت هەیە دڵم ئەداتەوە ئەویش ئەوەیە کە ئەم سەفرە دەریاییە وەکو پێشبینیەکەم دوا سەفەری دەریایی من بێت من لەمەو دوا سواری کەشتی نابم بەڵام لەبەر ئەوەی دڵنیا بووم کە تۆ لەگەڵ ئەم کچەدا بۆ دوورگەی کری دەڕۆی کەلوپەلەکەم ئامادەکرد من کە چاوەڕوان بووم کاپتا بە توندی ناڕزایی دەرببرێ و دەست بک بە شیوەن و ناڵە ناڵ سرم سوڕمالەوەی کە زوو تەسلیم بوو بەڵام دوایی زانیم کە ئەو دوو سێ ڕۆژ لەوە پێش لەگەڵ هەندێ لە کەشتیوان و دەریاوانەکان گفتوگوی کردبوو بۆ پێشگرتن لە نەخۆشی دەریا کە هۆیەکەی شەپۆلی ئاوەکە بوو ناوی هەندێ دەرمانی لیان پرسی بوو لەوانە پێیان وتبوو ڕۆژێک بەر لە سواربوونی کەشتی بە تەواوەتی خۆت لە خواردن بپارێزە و پشتێنەکەت قایم ببەستە بۆ ئەوەی سکت کۆ ببێتەوە و پاشان بچۆرە ناو کەشتێکە و دوای سواربوون یەکسەر بن و بەم شێوەی گرفتاری نەخۆشی دەریا نابێ کاپتاش ڕۆژێک بەر لە سواربوون هیچی نەخوارد و پشتێنەکەی تون بەست فەرماندەی پاسەوانەکانی بەندەر بۆ بەڕێکردنی ئێمە تا بەردەم کەشتێکە هات و ئێمەی بە کەشتیوانەکە سپارد دوای ئەوە مەلەوانەکانی کەشتی سەوڵە گەورەکانیان گرتە دەست و کەشتیان لە بەندەر بردە دەرەوە لە پاش دەرچوونمان لە بەندەر کەشتیوانەکە قوربانی بۆ خوای دەریا و خوای کریت سەربڕی و دوایی فرمانیدا چارۆگەکانیان هەڵکرد کە چارۆگەکان هەڵکران و کەشتی بەسەر ئاوەکەدا چەمیەوە شەپۆلەکانی دەریا خستیانە جوڵە جوڵ و من هەستم بە ناڕەحەتی و هەڵچوونی گەدەکرد و نوستم ڕۆژی دوایی لە خەو هەڵسام و بینیم لە ناوەڕاستی دەریاداین و لە هیچ لایەکە و شکانی دیار نییە ئاسمان شین و خۆرگەرم و نەسیمی دەریا بەهێز بوو کەشتیەکەمان بە خێرایی ڕێگایە بڕی یەکێ لە کەشتیە جەنگیەکانی کریت بە گومانی ئەوەی ئێمە چەتەی دەریایین لێمان نزیک بوو بەڵام لە دوای ئەوەی زانی لە کەشتیەکانی کریتین بە ئاڵاکەی خۆی سەلامی لێکردین و دوورکەوتەوە کاپتا کە ئیتر لە نەخۆشی دەریانە ئەترسا هاتە سەر کەشتێکە و لەگەڵ مەلەوانەکان کەوتە قسەکردن و باسی کرد کە لە جیهاندا شتی زۆر سەیری بینیوە و سەفەرێکیان کە لە میسرەوە بۆ سووریا چوو گرفتاری تۆفان بوو و ئەوەندەی نەمابوو بخنکێ دوای باسی گیانەوەرە دەریاییە سەیرەکانی ڕووباری نیلی کرد و ئەیویست بەهۆی ئەو شتە سەیرانی بینی بووی سەریان بسوڕمێنێ دوای مەلەوانەکان دەستیان بە قسەکردن کرد و باسی گیانەوەرە ترسناکەکانی دەریایان کرد وەک ماسی عەنبەر و ئەو ماسیانەی نیوەی سەرەوەی لەشیان مرۆڤە و دەنگێکی ناسک و خۆشیان هەیە و کاپتا لە قسەکانی ئەوان ترسی لێ نیشت و حەپەسا و بڕیاری دا کە ئیتر هەوڵی ئەوە نەدا بە قسەکانی خۆی دەریاوانەکان بترسێنێ هەرچەند لە کریت نزیک ئەبووینەوە مینا زیاتر کەیف خۆش ئەبوو نەسیمی دەریا پرچی پەرێشان ئەکرد جوانتر ئەهاتە بەر چاو. بەڵام من لەوەی کە ئەبواە ئەوم لە دەست بدایە خەمبار بووم و بەخۆمم ئەوت ئەگەر بەبێ مینا لەکریت بگەڕێم و بۆ میسر بچم گەڕانەوەکەم بۆ میسر هیچ تامێکی نابێ چونکە بەبێ مینا ژیان لە چاومدا تاریک و لە چێژمدا تاڵ بوو خەم و پەژارەی ئەوە دایگرتە بووم کە لەمە و دوا خۆم لە تەنیشت میناوە نابینم و ناتوانم دەستەکانی بخەمە ناو دەستمەوە کەشتیوان و مەلەوانەکان کە خەڵکی دورگەی کریت بوون و ڕێزیان لە مینا گرت چونکە یان زانی ئەو یەکێکە لەو کچانی کە ئەبێت کچێنەکەی پێشکەشی خوای کرید بکات و هەروها ئەیان زانی کە ئەو لە بەردەمگایەکاندا سەمایەکی جوانەکە کاتێ کە من ئەمەویست لەبارەی خوای کرید پرسیار لە مەلەوانەکان و کەشتیوانەکە بکەم ئەوان وەڵامیان نەئەدامەوە